وامەکە فەرات شتێک مەکە لی پەشیمان بیتەوە من لی پەشیمان نابمەوە قدرە ئێستا کاتیەوە تۆ تۆ پەشیمان بیتەوە گەر مردیت لێرە بم کوژە من بە دەرەوە بم کوژە وەرە لەگەڵم ئێستا ڕۆینە شوێنێکی تر دەی بڕۆ تۆ تەنها لە بێریوانت نەدا قدرێت من ئەوم نەدەویست لە هەمان کات مناڵەکەش مەکوشت ئەو مناڵی لە سکی دایکی بوو تێگەیت نەمەزانی ئەمە بیرۆکەی من نەبوو پێشم کەەوە دەی هیچ پوچ شیمانە بیتەوە پیاو مەکە ئەوە مەبە مەکە هەموو هەموو ڕیشە لە ناوە بم. ئەویش و منیش بکوژە خاڵە با کۆتایی بێ بابا نزیک مەبەوە کچم مەیە لە شوێنی خۆت بۆستە ئەوە نەبەسە بۆ تۆ ئێستا ڕۆم لێی مۆستە لە دوا بم کوشە دەی بۆستن لێگەڕێن بڕات تەقەمەکان. کاک خەلیل کاک خەلیل بەکر کاهاتەوە بۆ ئێرە لە ماڵی چنارەوە کاک فەرا دێمەی نردۆتە ئێرە پەنامان بۆ ئێوە هێناوە مەحۆ پێشوازیان لێ بکە بیان حوێنەوە ئەمە بگرە بڕۆ کارەکە ببڕێنەوە پەشیمان بوونەوە نییە ها ئەزانین لە کوێوەچی دەژوورەوە ها لە تونێلەکەەوە چی دەژوورەوە ئەو تونێلەی بۆ ژوورەکەی فەرهادە دەبات تێگەی کورە تێگەیشتم دەی بڕۆ لێرە چاوەڕێ دەکەم هەڵەیە کەیت ئەسانی باجەکەی چیە چەکەکەتم بەرێ چەکەکەتم بەرێ کێ تۆی نرد بڵێ لەبەرکێ هاتی کارم بە تۆ نیە خوشکم ئەڵێم چێ تۆی نرد بیڵێ زوو دەی زوو ئاه دوایەوانی ڕوویدا دەبێت چۆن بێ ئەگەرشی لەوە نییە کە کەوتۆتە دۆسەخ هەنا بوتە ئێرە بی حەسەنەوە وانە شاشات. ئەوم بەرێ ئەمە شەوێک بوو کە تۆم لە کۆڵان بینی بە دوایەوە پیاوە کەوتبووی وامزانی کابوسە بینم ئەو هەموو پاسەوانە هەیە لەکوێ هاتە ژوورەوە ئەزانی چی؟ پێم خۆش بۆ قدرەتت نەکوشت لەوانێ باوەڕ نەکەی بەڵام منیش بەمە خۆشحاڵ بووم تۆ نایکەی قدرەت و مردن هەر ئەو نەما بوو دووری پەلەپیتکەیەک تۆ لە بەرچوی مناڵ کەس ناکوژیت فەرهات لە کاتێکی وا مرۆڤ بیر لە شتێ زۆر ناڕەواکاتەوە ناڕەواترین شت پێنج شەقاو لێم دوور بۆ کچەکە وا تەماشایە کردم ئەم کچە لەو کاتەیە بە قاچە پەکەوتوەکانیەوە زۆر لە من بەهێزتر بوو زۆر بەهێزتر تۆ هاوسەری منی بێریڤان مناڵە ببێت یان نەوبێت. ئەو پیاوە بۆ ویستی باوکم بکوژێ بەڕای من نەیدەویست بیکوژێت. ئەی یارییان دەکرد؟ بەڵێ. ئەمەش بە یاری لە قەڵەم دەدرێ، بەڵام یارییەکی خەراپ. یاری نەبوو. دەی ئیتر بخەوە. گڵۆپەکە بکوژێمەوە؟ دەترسەی؟ نەخێر. ئەی لەلات بمێنمەوە؟ نەخێر. باشە چاوەکانت داخە بیر لە شتی خۆش بکەرەوە باشە ئەوەندە ساڵە ببە بە بەندەی بنەماڵەی چنار ئەوەندە پیلان بگێرە بۆ ئەوەی کاک فەراد لە دواوە بکوژی دوای ئەوەش کابرا باوش بۆ تۆکاتەوە مرۆڤ کە بە شەرمەزاری ژیە شەرم چۆنە و لە چی دەچێت کە لە لای قدرەت بووم هیچ بە خەیاڵمدا نەدەهات بیریشم لێ نەدەکردەوە کە کاک فەرهاد ئەو چاچیەم لەگەڵدا دەکات گەورەترین شەقی ژیان بوو بۆ من ئەرێ ژنەکە ئەو منداڵە بۆندە دەگرێ خواردی پێ نادەی ئەرێ تێرە و جلشی خاوێنن لەوە زیاتر نازانم چ لێ بکەم پش پش پش داوای منت کرد بوو ئاوەرە خەلیل ئەوە ئەو خەنجەرێکە نیشانی ناموسی بنەماڵی چنارە لە دەستدانی ئەمە بۆ ئەوان لە مردن ناخۆشترە خەلیل بێریوانە بەمە ئەستەمبول بۆ نەخۆشخانە کێڕۆن بەیانی ئەو هیچ ئەسەمبولی نەبینیوە هەم بۆ سەردان و هەم پیشانی چەند دکتۆرێکی تریشیە دەم لەسەر خێر ئەلو ئاخ مامە گیان هەر لە یادم کردیت تاو هەر ئێسایم ئێسایم تاو خەلیل هۆتێلەکە بگرە بەڵێ دکتۆر جیان حەزم دەکرد شتێکی باشم پێگوتبان بەڵام بەڵێ بەداخەوە لە مردینەوەی پێیان ڕاگەیاندون ڕاستە یعنی من دکتۆر من هیچ ئەوە ناهسانە بڵێن مەحاڵە ڕێگەیەکی تر نییە دکتۆر گولیار بۆ چێ دەڕۆی دەڕۆم هاوڕێیەکم دەبینم بۆ دەپرسی. ناتوانیت بە تەنیا بڕۆیت چاوەڕێکە یەکێکت لەگەڵ دەنێرم. نامەوێ بە تەنیا دەڕۆم. تێنەگەیشتە. نامەوێ نامەوێ. پێ درێژی مەکە میوان دەبێ بە گوێرەی شوێنەکە هەڵسوکەوت بکات لای ئێمە ئافرەت بە تەنیا ناڕواتە دەرەوە جیا لەمەش ئەوەی فێری فیلیزی دەکەیت پێی ناڕەحەتم. ئەو شتانێکە تۆ پێت خۆشە و پێت باشە هەر نابێ فیلیز بیزانێ. هەموو بازار بینی خەڵک چییە گوت؟ شتی پڕوپوت دەزانی خەڵک چۆنە بە دڵی خۆی قسە دەکات نە ڕوومان ماوە ئەمە بپارێزین نە شەرەفیش. جارێ کاتی ئەمە نییە بەڵام بابەتێک هەیە بڵێ ئەو کچە میوانە ولیار چیەتی؟ لە سنووری خۆی لای داوە لە هیچ شتێک تێناگات ڕاستەکەی خاڵە جارێ کاتی ئەمە نییە زانست ڕۆژانە پێش دەکەوێت تایبەتمەندانی ئەم بوارە کاری لەسەر دەکەن. لە کوێ؟ لە هەموو سەنتەرە پزیشکەکانی وڵاتە پێشکەوتۆکان لە هەندێک زانکۆی خۆش توان وەڵامی وەرگرم ناتوانم هیچ کاتێک دیاری بکەم لەوانەیە بم زوانە تەنها دەتوانمەوەتان پێ بڵم ئومێت لە دەست مەدەن جارێ هەردووکتان زۆر گەنجن. ئێرە لە ناوچەکانی لە خۆمان جوانتر نییە دەتخوا بڕۆە و دەریایە با دەستی لێ نەشم بێریڤان جارێ زۆر دکتۆرمەوە بیبینین هەموو پزیشکەکان یەک شت ئەڵێن ڕاستە هەماش دەڵێن ئەڵێن هیوا بڕاو مەبن ئەبێ بە قسەی ئەوان بکەین بێریڤان ئەبێ ئومێدمان هەبێ باشتر وایە ئومێدت هەبێ ئەی ئەوی تر ئەی ئەوی تر بۆ باس ناکەن ئەیە گەر ئومێدەکەمان هیچ دەرنەتێ ئەی ئەوە بۆ ناڵێن دە باشە با من ئەوەی ترە پێ بڵێم منیش هەمێ مناڵم هەبێ زۆریش حەزەکەم لە خۆشییا شێ دەبم بەڵام ئەگەر نەبێ مانای کۆتایی ژیان ناگەێنە بێرڤان ئەمە کۆتای خۆشەویستیمان نییە من کە تۆم خۆشویست کە ئاشقت بووم ڕۆژێک یەت مناڵمان بێت و مەمان بیر بچێتەوە فەرهاد زۆر بە بەزەیت هیچ ناگۆڕی توانە؟ بێرڤان خۆشەویستی تۆ خۆشەویستی من بۆ تۆ ئەوەندە زۆرە مەحاڵە من بتوانم بەرامبەر تۆ بگۆڕمەزانی؟ ئەو ئافرەتە وتی لێر لە ئەستەمۆڵ کەسێکی زۆر چاک هەیە وتی بڕۆ سەری لێ بدە. ئەمەیت بۆ ئەوێ فەرهاد تەواو ئەلۆ تیمی ئاسایشی ناوماڵ تەلەفۆنیان کرد دوای نێو ڕۆدێنە ماردین باشە ئەحسانەوە باشە پاسەوانتان زیاد کرد زیادمان کرد لەمەوە دووە هەموو ئەوانە ئەپشکین کە هاتوچۆی حەسارەکەن سەرچاو زۆر باش بوو هاتیت بۆ ئەم سەردانە هەستەکەم دڵم کرایەوە فەرهات خەڵکێکی زۆر هاتوون بۆ ئێرە منیش پێم خۆش بوو دەی وەرە تۆ زێ سەمبول نیشان بم دەی بێوان دڵ خۆش بێ و زەردەخەنێ بکە با چۆلەکەکان لە ئاسمان بفڕن یاری بە چەک مەکە ڕۆڵە گاڵتەکردنیش بە چەک هەر خراپە و جیا لە دەستدەدات ئەم هۆنراوە باز لە چی دەکا منداڵینە؟ شیرین تۆ پێم بڵێ؟ مامۆستا لە هۆنراوەیە باس لەوە دەکا کە چۆلەکەکان بێ تاوانێن. بەڵێ ئەمین تۆ بڵێ ئافرین چێتە دەیە بڵێ مش دە تۆ سروش دەوێت پارێزرێ مامۆستا زۆر باشە ئافری منداڵینە زەهرا گولیا جانەکەم ئەوە لە چەوی تۆ هیچ هەواڵێکت نییە محەممەد چیتە؟ مامۆستا کە ئێمە بۆ مەکتتەبە هەمیشە یادگاری خۆشمێتەوە یاد شانازیەکەم لە مەکتتەبە من گەورە بووم و خوێندومە سپاس کاک خەلیل زۆر سپاس بۆ تۆ بۆ بنەماڵەکەت بۆ ئەو هەموو شتەی بە قوتابخانەتان کردووە مامۆستا. ئەمە کوڕی بەکری خۆمانە، محەمەد. ئەمەوێ ئەمیش لەم قوتابخانەیە بخوێنێ. لەبەرئەوەی مناڵێکی ئاقڵ و زیرەکە و. پێشم وایە سوودێکی باش وەرەگرێ لەم قوتابخانە. خۆشحاڵم ئەگەر لێرە قبووڵی کەن. محەمەد ئەم ماوەیە زوو زوو لە هۆش خۆی دەچێ. حاڵی باش نییە. هاوسەرگیری نێوان خزمانیش کێشەی زۆرە لەم کێشەیە چەند زۆرە بارهەڵ خۆشحاڵم بە هاتنت زۆر بیرم دەکردی تر لێرەم زوو زوو دەتبینم وەرە ماڵەکەشم بێگومان هەرچەند وەکو ماڵی چناریش گەورە نییە بەڵام خۆشحاڵ دەم بە هاتنت تۆشێتیت بە هیوای لەگەڵ بێت گلیار ها محەممەد ببە جانتا و جل و بەرگ و هەرچیش پێ باشەکە خەلیل چۆنیت؟ ماوەیەکی زۆرە نەم بینیوی زۆر دەمێکە من بۆ ماوەیەکی کەم لێرەم هاتومەتە لای هاوڕەیەک گولیار ئەمەوێت تۆزە قسە لەگەڵ بکەم کاتت هەیە؟ دوو ڕۆژ دوای هاتنم لە ڕۆژنامە زانیم کاکم خۆی کوشتووە هەڵبەتە لە سەرتا زۆر ناڕەحەت بووم دواتر شتێکی زۆر پوچە بکرێت زۆر سەیریشە چۆن مرۆڤ کە باسیشی دەکات تەزوی پێدا دێ چێشتە ئارام بوونەوە ئەها کە یەکێک لە بەرامبەر ئازار دەکێشێ دواتر کە دەمرێ هادا حەسەیتەوە بکرێت دڵخۆشیش دەبێت بەوەی لە ئازار چەشنە دڕزگاری بووە شتێکی ئاوایە چۆن زانیت گەڕامەتەوە؟ کە لە فڕۆگە دابەزیت لێ بینیوی لەوێ چیت دەکرد؟ هیچ ناوە ناوە ئەڕۆم سەیری فڕین و دابەزینی تارەکانەکە ئاراندا؟ نەخێر هەر بیری تۆکەم هەر چاوەڕێی تۆم هەموو حەوشەکە دیارە هەموو شوێنێک دیارە منیش لە تەلەڤزیۆنە نیشان دەدات بێگومان نیشان دەدات ئەها بزانە ئاه ژووری من دەتوانم لە ژوورەکەمەوە شەو شادیت لێ بکەم ئێ بێگومان ئەتوانی بیکەیت بابا هه؟ تۆ بەردەوام لێرە دادەنیشی ناکچم من کاری تریشم هەیە. گولیار خان وتی ئەمە لە باوکت بپرسە. پرسیارەکە چیە؟ پرسیاری دژمنداریم لێ کرد کوتی لە باوکت بپرسە کوتی تۆ دەتوانی باشتر تێم بگەینی. پێت دەگەیەنم کچم ڕۆژێک بۆت بازەکە. خوایە گیان تۆ هێزی هەموو شتێکت هەیە لە بەڵای ئەو بنەماڵەیە ڕزگارمان بکە ڕیشەیان وشککە فەرهاد جارێکی تر ڕۆژ نەبینێتەوە ئامین با بزانین دوعاکەت خێر بوو با بزانین دوعای کاما قبول دەبێ خۆت ماندوومەکە گوڵشا ئەم شوێنە مبارەکانە بۆ دوعای خراپ نییە ئەگەر بۆ ئەوە هاتووت بۆ فەرها دەستەنگ بپاڕیتەوە ئەوە زۆر زۆر خەڵە دەکەیت ئەمڕۆ یاسپەی باجی کارەکانی دەداتەوە خی گەورە ئیشاڵە ڕیشەتان و شک دەکات هەمووتان دۆزەخ پڕ دەکەنەوە هیچ نەگۆڕای گۆشە دڵ ئێستاش پڕە لە خراپەکاری. خراپێک کە بێت تەنیا ئێوەن ئێوە بەسەر ماڵەکەمانتان دادا و یاریتان بە ناموس و شەڕەفمان کرد هەرچی ئەمە بکات باجی کارەکەی دەداتەوە ئەی ئەوانی دەستیان بە خوێنی کۆرپە لە نەرای بووەکەی بێریڤان سوورە گوناهی ئەمە بە ملی چێ دەبێ هیچ بیرت لەمە کردوەتەوە گوڵشا بێریڤان لەبەر ئەوەی بۆ بوو چیناکەسێکی وەکو ئێوە خوا سزای دەدات تۆ لە جێتیەوەی قسەی ناڕەوە بە بووکەم بڵێ جارێ پێم بڵە کاتی خۆی لە کوێستانی یەدی چنار چیت ئەکرد نۆ مانگ و پانزە ڕۆژ لەوێ چت ئەکرد جارێ وەڵامی ئەمەم بدەوە ئەم شارە زۆر خۆشە هەندێک کەس ئەسەمبول بە ئافرەت بەراورد دەکەن بە ڕۆژ شێوە جوانێکی هەیە و بە شەوی شێوەیەکی تر منی جوان بۆ تۆ نازانم هەستم پێ نەکردەوە وانیت لەگەڵ تۆ شەو ڕۆژم لێ تێکەڵە بێ بێریڤان هەرگیز تێناگەم لێی دەی دەی گیانەکەم کەمێک بخۆیت لەوانەیە باشتر بیت تۆزێک بخۆ چاگە بیتەوە هەر دۆزێ ئەویش هەمان شت هەموو پزیشکەکان هەمان شت ئەڵێن بەڵێ هەمان شت ئەڵێن هیوا بڕاو مەبن ئەو لە بیر مەکە بێریڤان بێزار بووم لێرە فەرهاد با بگەڕێینەوە باش چاوتان بکەنەوە و ئاگاداری هەموو لایەک بن ساواری ورد دەکڕین دۆشاوی تەماتە و دۆشاوی بیبەرمان پێویستە لەبیرتان نەچێ ئەی جان منداڵەکە تای نەخۆ خانم ئەی بۆ قوربان چەند شیرینە بەکر وەرە ئێرە ئێوە بڕۆنە لای کارەکانتان فەرموخانم چۆنی لێرە ڕاهاتوون ناڕەحەت نین لە سای ئێوە نەخێرخانم باکر کاکە سرد بەرزکەوە سرد بڵند بێ تۆ لێرە بێگانە نیت دەزانم هەز بەچی دەکەیت شەرمەزارین شەرمەکە چونکە تۆ پیاوێکی ئازایت ئازام من بەڵێ لە بیرت بێ تەنها پیاوی ئازا ئەوێرێ بڕیاری گۆڕینی ژیانی خۆی بدا و ئەشتوانێ بیگۆڕێ دەی کاکە وەرەوە سەر خۆت ئێرە ماڵی خۆتە مرۆڤ لە ماڵی خۆی نابێ هەز بە شەرمەزاری بکات خوات لێ ڕازی بێ خانم لە تۆش. لێرە چاوەڕێکە ئێستا دێمەوە تۆنی نێژ دەر سپا کاک ڕەش قدرەتی کاکم لە ژوورە لە ژوورە بڵێ هاتوو ئێرە تێک بدەیت بە چ ڕوێک پاش ئەو هەموو ساڵە هاتیەوە هەر کاتێک بمەوێ دێمەوە ئێرە خاڵە ئێرە ماڵی منیشە منیش مافم هەیە لێرە بژیم ئیتر حیسابی هەرچێکم بۆ بکەن مەمنون بە برای قودرەتی مەمنون یەمەمە بە خاڵە بۆ چێگە برای نەبم ئەم کوژن چۆن یحسان باشی ها دەزانین تۆ لە پێناویست دەژیت ها؟ ئەمە چییە لە سەرێ لە خوارێ لە هەموو شوێنە کامێرا تەکنەلۆجیا بۆ ئێوە لە خزمەتە ها دەبێ بۆ هاتبێ و سپلەیە باش دیارە بۆ کارێکی باش ناتوە بەخێر بێ سپاس دەکەم کاکە هیچ باش دیار نیت هەندێک شت ڕوویدا بەکرت لە یادەوە بزانم سپڵایی لەگەڵ کردین لەگەڵ دژمنەکەمان فەرهاد ڕێککەوت یەک بۆ و ڕێگانی هێنێکی حەساری نیشان داوە باوەڕەکەیت فەرات هاتە حەسارەکە هەتانەتە ناو ژوورەکەم بۆ من؟ شەرەفی هۆزەکەمان خەنجەرەکەی برد شەرمەزاری هەموو کەس بووین بەڕاستە چۆن فەرات تا و ژوورە هات ئەرێ بەکرم نەبینی بێگومان تۆ کوشتوتە وان نییە بەکرێرێ جێش تۆ چوە لایەوە بەڵام باجی کارەکەی ئەدات ئەرێ کاکە خۆت بەچی خەری کردووە چەک خەنجەر عشیرەت وەرە بە ئێرە بفرۆشین و بڕۆین بەردەوام پێم گوتیت ژیانێکی زۆر خۆشەیە لەولا لێرە دەفەوتێت و دەمریت کاکە جیا لەوەش حاڵم باش نییە تۆ سەیری ئەمەکە سیر کە تووشی چی بوویمە دەزانی بۆچی هاتوومەتە ئێرە هاتووم لەگەڵ دوژنە سەرسەختەکەت ببمە هاوبەش لەگەڵ پیاوێکی یاوە بۆت نییە ببی بە هاوبەش بەردەوام پارەت بۆ ڕواناکەم چی لێ دێت ئەو هەموو پارەیە چیەکەیت هیچ لە یەکێک لە خانەوادەکەی ئێمە ناچیت ڕەشید من جیاوازم ئاساییم ئێوە کە ئاسایی نین ئێستا فێر بوو دۆکردۆم بژەنی یانی چونکە باوکم دەیژەنی دەبێت تۆش هەر فێر بیت چی بوو؟ لە خزمەتم کاک فەرات ناخێر سپاس. بەخێر بیتەوە کچم سپاس پورێ چانی بابا باشم گوڵی من هۆشم هەر لای تۆ بوو تۆ باشی باشم بابا ئەها ئەمەم لە ئەستەمبول بۆ هێنای سپاس دەکەم جانەکەم سپاس دەکەم بیدە خاڵم بڵێ ڕەشی دەیەوێ پشتمان بشکێنە فەرهاد و ئەو چاڵمان بۆ لێدەن دەبێ دەرز بدرێ بەڵام بەرلەوە فەرهاد فەرهاد نەخێر یەکێکی تر ئەوەی لە بەندیخانەیە حەیدەر بۆ دەعواکەی فەرهاد لە هەمووان گرینگتر و گەورەترین کێشەی ئێستا ئەوە. ڕاستەکەی خاڵە لەو هەموو کێشەیە ئەوم لە بیر کرد. حەیدەر بۆ ئێمە وەک بۆمبێکە گەر بتەقێتەوە دەفەوتێین. کەواتە بێدەنگیکەن خاڵە. منم مستەفا بەلوت. سپاس ئەحمەد شاکر پیرۆزە. تاکە خەمان تۆیت تەندروستیت باشە پارەت هەیە گەن لە زەینەب دەپرسی هیچ خەبت نەبێ وەک چاومان ئاگاداریمان لێیە سەری ئەم هەفتەیە دێنە سەردان هیچت پێویست نییە گەر شتێکت پێویستە ئاگادارمان بکەرەوە لێرە هەموو شتێک باشە و هیچ خەمی ئێمەت نەبێت هەموو لایەکمان باشین باوکم لە نەخۆشخانە دەچوو تەواو ناوم ڕەشید سنارۆ غڵوە شانازی بە ناو ناسناوەکەشم دەکەم بەڵام بنەماڵەکەم تووڕە دەبن شەڕ دەکەن ئەوەنە کاری من نین ئەوانە شتی پوچن فەرات لە بەرامبەر کاکم و خاڵم پوریشم ئەو شتانەم گوت من پیاوی بازرگانی کردنم فەرات کاری خۆم دەکەم ئەو لاو ئیم لاو شەڕ و کاری من نین لە سەردەمی ئێستا ئەژین فەرات باشە باشە بەڵام ڕەشید بۆ ئەوانە بۆ من باسەکەیت دەمەوێ متمانەم پێ بکەیت منیش چەندین ساڵە لەو خاکەوە ئاژەڵ دەنێرێتە دەرەوە کەچی پارە لە ئاژەڵی سەربراو قازانز دەکرێت ڕەزامەندی لە کۆمەڵێک گۆشتفرۆشان وەرگیراوە، کارەکان تەواو بووە، بارهەڵگر و ساردکەرەوە و هەموو شتێک ئامادەیە. بە گوێرەی ڕاپۆرتەکان تەنها سەرمایەت هەیە، ڕاستە؟ هەموو پارەکانم خەواندووە. ڕاپۆرتەکە لەلایەن کەسانی سەربەخۆ ئامادە کراوە، بەدواداچوونم بۆ کردووە، با سەیری تۆماری کۆمپانیاکان بکەن. پێویست ناکات، من لێپێچینەوەی خۆمم کرد. ئەنجام؟ کارێکی باش دیارە. هاوبەشی فەرات. کاک فەرات؟ حەز دەکەی دوای دێمەوە. گرنگ نییە کاکە، فەرمووەرە. ڕەشید بێگانە نییە هەواڵێکمە وەرگتووە گەورم ئێ بڵێ لە زیندان حیدەریان کوشتووە بە چەقۆ کوشتویانە نازانن چێ بووە بعدين تعال لعندي ها شكرا شكرا الو ڕاشیدی برا منم سینان بەخێر بێتەوە ماردین سوپاس سینان هاتمەوە ئێرە کەمێک کاروباری خۆم هەیە کە تەواو بوومە گەڕێمەوە ڕەشید ئەمێ بۆ بابەتێکی گرنگ بتبینم دەرفەت تێ یەکتر ببینین زۆر گرنگە من لە بێلان هۆتێلم وەرە ئێرە یەکتر دەبینین بە باش کەمێکی تر لەلاتم کاتێکی خۆش بزانە ئێستا چۆنە دەی بابزانین چۆنە چۆنە زۆر باشە دواوەی پیرۆزە بەخێر بێ سینان زۆر گەیشتی ببوورە گرنگ نییە ئیسراحەتی خۆ دەرگرە گوێم لێ بوو لەگەڵ فەرات هاوبەشی یەکەن ئەها بەتەماین ئاژەڵ بنێرینە دەرەوە. کاک ڕەشید ئەمێ باسی بابەتەکە بکەم ببورە چی دەخۆیتەوە ماستاو بە سۆدا باشە بێزەحمەت ماستاو بە سۆدەمان بۆ بێنە گوێم لێتە برا تۆ ئەم ناسیت من بیرشتی وا لێدەم ئێساش لە زەویەکەی من شوێنەواری پێ هزار ساڵی دەرچووە یانی بە یەک دوو کەسی شارەزام نیشاندا وتیان کە ئەمانەشتی زۆر بە بەهان بابەتی فرۆشتنیش گرنگە هەڵبەتە تۆش قاسەکە لە سووریا قاسێکە لە فەڕەنسا قاسێکە لە ئیتالیا بیرم لێت کردەوە وتم بەیەکەوە ئەم کارە بکەین ها؟ وەڵا سینانی برا متمانەم بە تۆ هەیە تۆشم خۆش دەوێ بەڵام ئەم کارانە مەترسیدارە باشە ئەو شوێنەوارانە بۆ نادایتە کار بەدەستانی خۆمان چونکە لە بەرامبەر ئەمە حکومت پارەت پێدەدا وەڵا بیرم لەمەش کردەوە بەڵام لە سەدا پێنج لە سەدا یەک یعنی هەر پارچە و پارەیەکی تایبەتی پێدەن دیار نەچەنی پێدەن بەڵام قازانجی نییە ئێ و کاتە مانای نییە بیدەمە حکومت بەخوا تاقی دەکەمەوە با پرسم بیرش لێ دەکەمەوە باشە ئەگەر سەری گرت چۆن کار بکەین بەیەکەوە لە سەدا بیست پێنج باشە بەخوا گەر ئەم کارە بکەم لە سەدا چل کەمتر وەرناگرم کارەکە سەختە ئەم کارانە زەحمەتن ڕازیم ڕەشید پێکاتین چیان لێکەیت؟ سێرکە جلەکانی کچ بووە پەمەی و کوڕیش بووە زەرد دەستکێشەکانی بابەکەنی نۆکەکانی تیژە بوو. دەم و چاوی بریندارە کرد ئازاری ئەدا. وامەکە بێرگان وامەکە. ئاڵی لەبەری کردووە ئاڵی لەبەری کردو و بۆنی پێوە ماوە بەلبان بار حەڵزاهی دە منداڵیە بێت ئەمانە ئەدەم بەو زایدار چی پێویست بێ بۆیە کڕین ئەوانە هی مناڵی خۆمانە هی من و تۆ مناڵی خۆمانەوانە لە بەرەکات هەرە بێ لە بەری کات ئێ ئاخر چۆن چۆن فەرات نازانم بەڵام دەستی لێ ناشوین چیمان لە دەستا بێکەین دەست خۆش کچم لەشی گیانت بێت. بۆم دەرکەوت ڕاز کچێکی زۆر ئازا فەرهات هەموو کارەکانی حەسەری خسۆتە ئەستۆی سپاس پورە حەفیزە داعترم دەوێ ئەرەدا چێم دەوێ نابێ ئیتر بەگیش بێ کوڕم بەگ بێ کوڕ نابێ خۆ دوو تپورێ کە نەبوو نابێ ئیتریشمان لە دەست نایە بە هەر حاڵ جارێ زۆ بیری لێ بکەینەوە هەم لە خودداش ئومێت نابڕنی چی زووە بۆچی زووە ئەتوێ چی بڵێ پورێ ئەی ناڵێ هیچ لە دەست نایە بەڵێ واموت ئەمە ناچاریە مرۆڤ نابێ ناچار بێ ئاغای ئەم بنەماڵە بیت نابێ بێ چارە بیت دابوو نەریتمان چارەیان نیشانداوین دەبێ منداڵتە بێ فەرهاات ئینشاءله بێریڤان قسمەتی دەبێ بەڵام گەر نەبێ نەخێت بورێ ئەو کات دەبێ بە هەوێ ڕازی بێت شتیوان نابێ ئەمە لە بیر کە پورێ لە بیریکە تەنیا خۆمان بڕیار لەمە نادەین ئەنجومەنی عشیرەت بڕیاری لەسەر ئەدات ئەوان چه حەقێکیان لە ژیانی منە حەقیان هەیە وەک ئەوەی چەندین ساڵە حەقیان هەیە ئەمڕۆ شەقیان هەیە چیە؟ چی بۆچی تا؟ هیچ نییە نانا شتێک هەیە چی بووە؟ زۆرم لێ مەکەم بێرڤان گوتم هیچ نییە یان هیچ نییە تێگەشتی؟ هەر هەناسەیەک هەڵم ژم ناوی تۆم بیرێتەوە هەر ڕەشە بایەک هەڵبکات ناوی تۆم بە گوێ دەچرپێتەوە لە کاتێک هەر هەناسەیەک هەڵدەمژم لە مردن نزیک ئەکەومەوە لە خۆشەویستی و جیابوونەوە ڕاهاتووم لە گوللە بارانکردنی ئەستێرە درەوشاوەکانی ماردین ڕاهاتم لە بێتوویش ئەزانی چۆلەکەی مردوو نافڕێت نامەوێ بێ یارەکەم بخەوم لە تاریکی شەوی یەڵدا بکەوم چی بووە؟ چی تانە؟ چی ڕوویداوە؟ ئەوەی بیستم ڕاستە؟ بەڵێ بێریبانەکەم هەر ئەوەی دەبینی باسی هەوێ دەکات. کچە بێبەختەکەم ئیتر ناتوانم لێرە بم نامەوێ ببینم هەوێ بەسەرتەوە بێ دڵم بەرگەیەمە ناگرێ ئەلومامە حەمەد من فەرادم ئاکسۆیلۆ باشم تۆزێک بێتاقەتم بەڵام هیچ نییە ئەرێ هەنێشتم پێویست بۆ توانی بینوسیت ئەینوسی ها سێ فەردە ئارد فەردەیەک نیسک فەردەیەک ساوار نانانا با ئەوە دوو فەردە بێ تەوا مامە هەر ئێستا بیان نێرە بۆیت ئەوە چیتە؟ پەیمانمان وابوو کاک فەراد ئەکسۆی ها بڵێ بزانم چی ئەو مەسەلەی ژن هێنانە